پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە خەتم کردنی قورئاندا دەیفەرموو، خوایە، پەروەردگاری من، ڕەحمەت بارانم بکە بە قورئان، بۆم بکە بە پێشەوا و ڕێنمایی و میهرەبانی و سۆز، خوایە وەبیرمی بهێنەوە ئەوەی بیرم چۆتەوە، ئەوەی نایزانم فێرمی بکە، خوێندنەوە و دەورکردنەوەیم پێ ببەخشە لە کاتەکانی شەو و کەنارەکانی ڕۆژدا.